هاوڕێ دووکەڵکی ڕاکەرەوەکان توانیان یانکا لە دەستی مالیزۆ ژنەکەی ڕزگار بکەن، هەروەکو ئەلفرێدۆش توانی پارێزگاری لە دروشمی خانەوادەکەی بکا پاش ئەوەی توانی ڕابکات لە مالیزۆی مامی، لە کۆتاییدا پاش لێکدابڕانێکی زۆر ئەلفرێدۆ چاوی بە یانکای خوشکە بچووکی شاد بووەوە، بەڵام ئەم خۆشیە درێژەی نەخایەن کە لە ناکاو ئەلفرێدۆ بە هۆی نەخۆشیەکەیەوە کەوتە سەر زەوی. ئەلفرێدۆ قسەم بۆ بکە ئەلفرێدۆ گیان چیت بەسەرات و ئەلفرێدۆ وەڵام دەرەوە براکەم. خێرا تۆزێک ئاوی سارد بێنە پێویستە چارەسەری بکەم. بەسەر چاو. دکتۆر ئەلفرێدۆ تەندروستی باشە؟ بە ئومێدی خودا چاک دەبێتەوە بەڵام پێویستی بەوەیە کە تۆزێک پشوو بدا دەی بڕۆنەوە ماڵێ نا من دەمەوێت لەگەڵی بمینێمەوە. باوکە دایکە زۆر غەمبارم لەبۆ ئەلفرێدۆ بەڵام دەسەڵاتم نییە نازانم چ بکەم بێجگە لە پاڕانەوە لە خودای گەورە بۆ شفادانی هیچ کەمان لە دەست نایە. ئێستا چۆنی؟ وا هەز دەکەم ئێستا باشم زۆر سپاست دەکەم دکتۆر. زۆر چاکە وا دیارە لەو ماوەی پێشوودا ماندبوونت زۆر چەشتووە. مامۆستایەکە چۆن مامەڵە لەگەڵ دەکا؟ پێدەچێ زۆر بە توندی لەگەڵت بجوڵێتەوە. با بتپشکنم. دکتۆر کاسێلا، من نەخۆشیەکەی خۆم ئەزانم و ئەشزانم چاکبوونەوەی مەحاڵە. ئیتر ئەگەر ئەمە قەدەری خوایە بۆ من منیش دەبێ پێڕازی ببم ها ئەوە تۆ باسی چ دەکەی نەخۆشیەکە زۆر سادەیە پاش حەسانەوەیکی زۆر شاڵە چاک دەبیەوە دای ئەو خەیاڵانە لە مێشکت لابە دکتۆر شتێک هەیە ئەمەوێ داوات لێ بکەم چیە؟ من و یان کای خوشکم دایک و باوکمان لە دەست چوە و ئەگەر بێت و ئەو نەخۆشیە بە تەواوی بە سەرمدا زاڵ بێت ئەوا یان کەی خوشکم بە تەواوی تەنیا ئەبێت دکتۆر تکات لێ دەکەم چاودێری یان کای خوشکم بکە. ڕۆمیۆ باسی خوشکتی بۆم کرد بڕیارم داوە لەم نەخۆشخانەیە وەکو ستەرێک دایمەزرێنم بێ خەم بە ئاگەداری دەبم. تۆ ئێستا پێویستە بیر لە خۆت بکەی و بەرگری لە نەخۆشەکەت بکەی زۆر سپاس دەکەم دکتۆر کاسیلا من داوای لێ بردون دەکەم یانکە ئەلفرێدۆ، تۆ سەلامەتی؟ بەڵێ، من باشم. زۆر چاکە. یان کە وەرە، ئێستا ئێمە سترێکی گچکەمان هەیە هەتا ئاگای لە ئەلفرێدۆ بێ. باشە. یان کە، ئەلفرێدۆ! زۆر دڵم لە لات بوو سوپاس بۆ خوا کە سەلامەتی بەسە ئیتر مەگری هەستە براکەم ئێستا من لەگەڵتم دەمەگری؟ پێکهاتی؟ دکتۆر کاسێلا! دکتۆر کاسێلا، من نازانم چۆن هەست و سوپاسی خۆم بەرامبەر بە چاکە و سۆزی تۆ دەرببڕم، بەڵام پێویستە لە سەرم بگەڕێمەوە ماڵی مامۆستاکەم، هێشتا گرێگبەندەکەم لەگەڵی تەواو نەبووە، هەروەک پێویستە زۆرێک کاری گرنگ ئەنجام بدەم. تکات لێ دەکەم بە هیچ شێوەیەک ڕاستی نەخۆشیەکەی من لای کەس مەدرکێنە. ئەلفرێدۆ، سەرشێتانەیە، بەڵام ئاخر تۆ لێوی خۆ بووم گەس هەر ئەمە بوو کە تۆزێ خوێنی لێ هات کە بینیتان. ئێ زۆر باشە بەخوا زۆر بیرمان کردی. بەهێزێش زۆر گەڕایتەوە ناومان. منیش دڵم توند نەبوو بۆ تۆ ئەلفرێدۆ زۆر چاکەم زانی کە تۆ زۆر باش چاکە بیتەوە. هیچی ئەی تازە کێ بوو دەگریا. داوای لێبوردن دەکەم هاوڕێیان من پەیمانەکەم شکاند. نەخێر تاوانەکە ئی من بوو چونکە خۆم ویستم بێمە ئێرە. ها؟ یان کە؟ خوشکم دەیەوێت ببێ بە ئەندامێک لە دەستەی دوکەڵکێش پاککەرەوەکان. من ئەمەوێت هەر دەم لەگەڵ ئێوەدا بژیم لێرە و ئەشتوانم وەک هەر یەک لە ئێوە بکەم. ها؟ وا باشە؟ ها؟ ئێ ئەوە چیتانە؟ ئمم ڕازیم بە بەشداریت لەگەڵمان؟ زۆر چاکە منیش ڕازیم لەسەر ئەوە. هەروەها منیش دڵخۆشم کە لەگەڵماندا ئەبی. دەی هەمووتان ڕازین؟ زۆر بەخێر بێ یانکە. سوپاس. بەڵام ئێستا پێویستە بگەڕێیتەوە بۆ نەخۆشخانەکەی دکتۆر کاسێلا. سەرکەوتین بە ڕزگارکردنی یانکە. ملوانەکە شلا ماوەتەوە. ڕاستە. ئیتر کۆتایی هات و مناڵەکان بە سەرماندا زاڵ بوون، ئیتر ناتوانین دروشمی بنەماڵەکەمان دەست بکەوێت، بەم شێوەیە ناتوانین لە ئاهەنگەکەدا ئامادە بین و چاومان بە پاشا بکەوێت، ئیتر خەزێنە و ناوبانگمان لە دەست دا، ئێستا ئێمە خەڵکی سادەین و لە ژێرەوەی دەوڵەمەندەکانین. ئەوە کێیە لەم کاتەدا سەردانمان دەکات؟ ئەوەی داوام لێ کردی جێبەجێت کرد؟ بەڵێ، وەرە. ویستم یانکە لە ئاهەنگەکەدا بین و و ئەبێت دروشمی خانەوادەکەمان لەلا بێت. دەچنە ناو کۆشکەکە؟ ئێوە لەوێدا چی ئەکەن؟ پێویستە چاومان بە پاشا بکەوێت و پێی ڕابگەیەنین کە ئێمە بێتاوانین. مام و مامۆ ژنم خانوەکەیان سوتاندین و باوک و دایکمانیان کوشتووە. هەرە بێ حساب درێ لەسەر ئەو تاوانە. پاسەوانی لە دەوری کۆشکەکە زۆر توندە وە منیش نازانم ئەتوانم بچمە ژوورەوە یان نا بەڵام ئەگەر هەموو یەک بگرین ئەوا بێگومان ڕێگە چارەیەک بۆ ئەمە ئەدۆزینەوە. ها من یارمەتی دەدەم منیش. هەر لەم هۆڵەدا ئاهەنگەکە دەکێڕدرێ و پاشاش هەر لەوێ ئامادە ئەبێ. ئەی باشە چۆن بچینە ژوورەوە؟ با لە زێرابەکەی ژێرەوە بچینە ژوورەوە. باوەڕ ناکەم زێرابەکەی ژێرەوە بگاتە ئەم شوێنە. سەیرکە، ئەمە دەرگایەکە لە دواوەی کۆشکەکە. پێویستە ئاگامان لێ بێت و بە باشی چاودێری بکەین. ڕاستە، پێویستە شوێنەکە دیاری بکەین. ئهمم. میشۆ، تۆ زۆر جوان درومان دەزانی. بەڵێ، زۆر جاریش یارمەتی دایکمە دا. مادەم وا زیرەکیت لە دورمان قاتێکم بۆ دروست بکە. من تەقەدێک وەلفرێدۆ دێرم بۆی لە پێش پاشا لە بەریکا. ئەمەشیان بەرگی منە بەڵام تۆزێ چاکردنەوەی ئەوێت. ئەمە دەرگا سەرەکیەکەیە. ویستە ئاگامان لێ بێت و بە باشی چاودێری بکەین. ژمارەی پاسەوانەکان زیاتریش ئەوێت لە کاتی ئاهەنگەکە. ئەمانە میوە خواردەمەنیەکان ترکەی تۆوە دەبەنە ژوورەوە. ببوورە ئایا لۆریجۆی سەرۆکی چێشتخانەت بینیوە؟ ئەوها کەواتە سەرۆکی چێشتخانەکە لۆریزیۆیە. دای، بۆ ڕاوەستاوی؟ دای، زوو کە بیان هینە ژوورەوە. هاهام بەسەرچاو. ڕاوەستە کورە! وەرە بزانم ئێوە چی دەکەن لێرە، هە پێم بڵێن. ئەی نابینی دوو کەڵکەش پاک کەرەوەین ئیهی دوو کەڵکەش پاک دەکەینەوە دوو کەڵکەش پاک دەکەینەوە یەڵە دای کێ هەیە دوو کەڵکەشی بۆ پاک بکەینەوە دوو کەڵکەش پاک دەکەینەوە. پاش وەرگرتنی زانیاری تەواو ئەلفرێدۆ پلانێکی تەواوی دانا بۆ چوونە ناو کۆشک بە درێژی بۆ هاوڕێکانی ڕوونکردەوە و پاشان هەستان بە خۆئامادەکردن بۆی. ئەم خۆ ئامادەکردنە تاوەکو ڕۆژی دەستپێکردنی ئاهەنگەکە درێژەی خایاند. بەیانی ڕۆژی ئێمەیە. بەڵێ. هەموو شتێکمان ئامادەیە. تاوانبارەکان دەرئەکەون و ڕاستیش ئاشکرا ئەبێ. بەڵێ. ها؟ تەماشای بەرکم کە ئەلفرێدۆ. ها؟ یانکا تۆ خەیاڵت بۆ چێت چۆ خوشکی شیرینم دە پێم بڵێ بزانم بیر لە چی ئەەکەیتەوە ها؟ یانکە بەیانی چارە نووسمان دیار ئەبێت و مافی خۆمان وەرە ئەگرینەوە ئەزانم ڕۆمیۆ کوڕێکی دڵسۆز و بەوەفایە. ئەو لە خۆشەویستترین هاوڕێکانمە. بەڵێ، ئەو کوڕێکی چاکە. بەڵام هەرگیز ڕازی نابم ئەوت لە من زیاتر خۆش بوێت. بیانکا، تۆ هێشتا گەورە نەبووی. تۆ پێویستە بە تەواوەتی مانای هاوڕێیەتی بزانی. ها؟ ڕۆمیۆ هاوڕێکانی خۆش ئەوێت و بە هەرچی لە توانایدا هەیە یارمەتیان ئەدات ئەو بەڕاستی ئازایە و متمانەی پێ ئەکرێت و وەفای زۆرە وابزانم خۆشت ئەوانت بۆ دەرئەکەوێت لەگەڵ ئەوشتا من نامەوێت ئاگات لە من نەمینێت باشە؟ ئەلفرێدۆ دەی زووکە وەرە ئێرە ها من تۆ خۆش ناوێ ئەلفرێدۆ ئیتر لەم ڕۆ بە تۆ هەرگیز قسەت لەگەڵ ناکەم دڵی خۆ تون مەکە ئەو تەنها تۆزێت تۆڕەیە ها کاتێ گەورە بوو ئینجا لە مانای هاوڕێتی تێئەگات. ئەلفرێدۆ ئەمە چیتە؟ هیچ نییە بەیانی ڕۆژی ئێمەیە بەڵێ. بەیانی ئەیسەلمێنین کە دوکەڵ کێشەکان بەهێزن و هاوکاری یەکترین. ئای من بۆ ئەرۆرە چەند پەرۆشم. کورە منیش. ئێستاش بڕۆن بەیانی بەیەک ئەگەینەوە لەسەر پیلانەکەمان. باشە. بەیانی ئەتبینمەوە. خوات لەگەڵ. ئەلفرێدۆ هەردەم خەیاڵم لای تۆیە و قەت ناتوانم لە بیرت بکەم من ئەو کەسانە باش دەناسم کە بە لێدانی تون بۆچوونی خۆیان دەگۆڕن بەڵام تۆ زۆر جیاوازی ئەبێ وات لێ بکەم ئەو متمانە لەبیر بکەیت و زۆر بە ئاسانی پاشگەز ببیتەوە دەبێ باش ئەو پەیمانت لە بیر بێ و هەرگیز لە بیری نەکەی. من من من من باشم. ئەوە چی ئەکەیت لێرە؟ ها نا نا نا نا هیچ نییە من لە ڕێگەی ماڵەوە بووم ئیتر ئەو سەگە پیسە ی لێ گرتم. ئەتپرێزەوە تەندروستیت چۆنە؟ ها؟ مەبەستم ئەوەیە تەندروستیت باش بوو؟ بەڵێ من باشم زۆر سوپاست ئەکەم. ها ئەتپرێزەوە تۆ لە بیرت دێ کە لەو پیاوە ڕزگارم کردی؟ بەڵێ بیرم دێ من زۆر سوپاسیشت دەکەم. بەڵام بۆچی یارمەتیت دام؟ ها؟ لەبەر چی؟ نازانم. بەڵام من هۆیەکەی دەزانم. چونکە تۆ پاکی و حەزت لە چاکەیە. ها؟ بەڵام من؟ ئهمم. باوەڕم پێ بکە، وا چاکترە زلی کوڕان لەبەر کەیتەوە و هەر وەکو کچان بژیت. ئهمم. بوەستە. تۆ بۆچی ئەم داوە سەیرە لە من دەکەی؟ من وا ئەزانم ئەمە باشترە بۆ تۆ. ها کورە ناکەی جارێک تر خۆت هەڵقورتێنین لە کاری تایبەتی من ڕاستە من کچم بەڵام لە تۆ بەهێزترم ها هی ئەلفرێدۆ! تۆ بە کەس مەڵێ تکات لێ دەکەم نیکیتا ئەمە نهێنیە ئەلفرێدۆ تۆ خەمی منت نەبێ بۆستە ئێستازی ئاوت بۆ دێنم. بەخێر بێی من لە چاوەڕوانی دابووم ئەلفرێدۆ جیۆڤانی شتێکی ناخۆش ڕۆمیۆی لە خەو ڕاپەڕاند لەوانەیە دڵەڕاوکێی ژیانی ئەلفرێدۆ بێت و یان سەرکەوتنی پلانەکەی بەیانیان بێت. ئێستا کاتی ئاهەنگەکە هاتووە، هاوڕێکان لە گۆڕەپانەکە کۆبوونەتەوە، بەڵام ئەلفرێدۆ نەهاتووە، ئەلفرێدۆ تووشی کارەساتێکی لەناکاو دەبێت و بەند دەکرێت لە شوێنێکدا دوور لە چاوی خەڵک، ئایا ئەبێ کێ وای لێکردبێت و ئایا ڕۆمیۆ ئەتوانێ یارمەتی بدات؟ کات کەمی ماوە و دڵەکان لە ترسدا ئەژی.